گوێگرانی ئازیز و خۆشەویست سلااوان لێبێ لە بەشی نۆتویەکی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتەن فەرمونون لەگەڵماندا هاوڕێ بن. هەژاری موکریانی دەنووسێ ڕۆژێک دەگەڵ مەلا جەمیل چوینە ئینتیشاراتی دانیشگا لای دکتۆر فەڕەهوەشی عریزەی تاینەکەم لە پێشدانا گوتی بۆ تەجرەبە عەربیەکم بۆ تەرجەمەکە بابزانم چۆنە فۆرمەیەکیان دامێن نازانم لە کام کۆنەکتێ بوو باسی غیبەتی ئەبوو بەکر بوو کە گوتوویە ئەگەر توڕە بووم لێم نزیک مەبنەوە نەوەک وەک پشیلە بتان ڕنم تەرجەمەم کرد و بۆم بردنەوە گوتم دکتۆر ئەگەر ئەبوو بەکەر گوربە پشیلە بوو بێ یان علی ئاسک بوو بێ فیدەی بۆ ئێران و قازانجی بۆ کۆمەڵی بنیادەم چییە ئەگەر ئەم قسە قۆڕانم پێ تەرجەمەکەی بەخوا تێدانیم دکتۆر زۆر پێکەنیوتی کوڕە ئەوی ئەمەی داوە بە تۆ خۆیشی نەیزانیوە چی تێدایە من دەمەوێت قانونی ئبنسینە کە هەرگیز تەرجەمە نەکراوە ئەگەر بتانی بیکەیە فارسی پوڵێکی باشت ئەدەینێ گوتم من بە پۆڵی تالیف کاری وا ناکەم من دەمەوێت لە ئیدارەیەک دامەزرێنی ئەو سا چۆن تۆ دەڵێی باوابێ گوتی شەرت بێ لە ماوەی شەش مانگدا لە ئیدارە دادمەزرێنم هەر ئێستاش بچۆ پاژوهشی ئێران زەمین خەریکی فەرهەنگی فارسی بە کوردی بە بەو شەرتەی قانون تەرجەمەکەی تکایە ناهومێد مەبە بچۆ حەول بدە ئەگەر مانگێ دوو سەفحەش تەرجەمە کەی قبوڵمە هەفتەی سێ ڕۆژ بچۆ ئیدارە خەریکی فەرهەنگ بە سێ ڕۆژیش لە ماڵ بە قانونەوە خەریک بە دیسان هاتمەوە و بەسەر قانوندا کورک بووم تا توانیم لە زمانی ئەبوو علی سینا تێبگەم چونکە نەوەک هیچ کتێبێکی عربیە و هەمووی وەک لە غز پرسینەوە وایە ملم لێنا زۆر شەوان گوێم لە بانگی سبینێ دەبوو من هەر خەریک بووم لە ئیدارش بە هاوکاری خانم متەوەسیل کە سنەی و لیسانس بوو کاری فەرهەنگم دەکرد سەر لە هەواڵ دکتۆر فەرەهوەشی مانگێ 2000 تمەنی بۆ قەرار کردم پاش سێ مانگ بۆی کردمە سهزار داوای کارمەندبوونی بۆ کردم و پاش شش مانگ تازە گوتیان ئەوراقی لە ئیداری ساواک ون بووە یەکێک لە ڕادیۆی سابڵاغ وتبووی، هەژار هەر زۆر لە مێژە دۆستی ئێران و ساواکی بووە، بۆیە ئێستا مانگی حەوت هەزار تمەن وەردەگرێ. خەبەرم بۆ نارد کە حقووقم نۆ هەزارە، لێم کەم نەکاتەوە. سەید عەبدوڵڵای کولیجی وتی، دەڵێن تۆ ناوت دەگەڵ ناوی ساواکییانە ڕاستە؟ وتم، کاکە، قسە زۆر دەکرێن، بۆت مەعلووم دەبێ کە کێ ڕاستە، مەترسە، من خۆفرۆش نیم. لە دوای تەرجەمەی تاریخی سولەیمانیە کتێبێکی دیکەیان لە رادیۆ دامیۆ بە ناوی ئێران و عەرەب کە بیکەمە فارسی کابرایەکی مەسیحی بە ناوی سەلیم واکیم کە نووسی بووی ئەندام لە کۆمەڵی تاریخ نووسانی دنیادا و گەورەترین تاریخی ڕۆژەڵاتناس نزیکەی نیوەم تەرجەمە کردبوو نووسی بووی ئیمام ڕەزا دەگەڵ مەئموون دەچوونە بەغدا، لە نیوەڕێ لە کەربەلا کوژرا و ئێستا قەبرەکەی زیارەتگایە. جاروبارێکیش نووسیبووی، خەلیج هی ئێرانە، لە حاشیە نووسیم، بەداخەوە ئەو کابرایە تاریخزان نەبووە و کڵاوبەردارە، ئەگەر بڕوانی بە، المنجد، کە هاودینی خۆی تالیفی کردووە، دەیزانی ئیمام ڕەزا لە مەشهەد مردووە و کەربەلاش لەسەر ڕێگای بەغدا نییە. جەعفەریان وتی، من ئەوەم نەزانی بوو بەڵام دەزانم سێ ملیۆن تمەنی لێ ساندوین کتێبێکی دیکەم وەرگرت پەیوەندی فەرهەنگی ئێران و میسر کۆمەڵێک لە زانایانی زۆر کارامی میسری نووسی بوویان بەڕاستی کتێبێکی چاک بوو دابوویان بە شێخ ئەمینی نەقشبندی کە وتبووی عەربی دەزانم چاوی پێدا بگێڕێتەوە گزارشی لێدابووم کە هەژار خراپەی هێندێک لە مەشایەخی وتووە ئیتر نەیزانی بوو من تەرجمەی ئەمینم کردووە لەوەدا ڕووزەردی بۆ مایەوە یەکێک بە ناوی یەزدان پەرست کە دەبوایە تەرجەمەکانی من ببینێ وتبووی مانگێ دەبێ سی ڕوپەی تەرجەمە هەر بدا بۆ جەعفەریانم نووسی بە سرتە بەو کارمەندەت تێ بگەیەنە کە تەرجەمە و شێلم هەردووکیان بە کیلۆ نین تا ئایەتێکی قورئان مانا دەکەم دەتوانم دە ڕووپەڕ داستانی ئەمیر ئەرسەلان بنووسم هەرچەند مانگێ پتر لە چل ڕووپەڕم بۆ بردووە جعفریان وتی حەز دەکەم وشەی فارسی کە بوونەتە عەرەبی کۆکەیەوە و هەر کتێبێکت بوێ تەلیکی دەکەم و بە دوو ڕۆژ بۆت دێنن لە بەشی کوردی چوو بوونە لای کە هەژار با کاری بەرنمەی کوردی بکە وتبووی ئەگەر خۆی حەزنەکە نابێ کەس ناچاری بکە دکتۆر محەممەد سەدیق مفتیزادە کە بەرپرسی بەرنمەی کوردی بوو زۆرم بە دەورە داهات کە هاوکاری بکەم پێم وت برا بە ئارەزوی خۆم کاری خۆم هەڵنەبژێرم نایکەم نەچی ئینقلابی سپی و تەمەدونی ڕەشم بدەیەی مەلای جزیری شەرع دەکەم و تاریخی ئەردەڵانیش ئیتر چیتر ئەم جارە بە بەرنامە بوو هەر بەرنامەی چوار سەد تمەن نزیکەی پێنج هەزار تمەن مانگانە دەکەوت خواهیشم کرد خالیداغای حیسامی وەک من بەرنامە بنوسێ قبول کرا بەڵام زۆر زوو عەریزەی دابوو بە جەعفەریان کە دەبێ منیش وەک هەژار حساب بکەن و بەقەد ئەوم بدەنێ جەعفەریان نوسیبووی هەر ڕای مەگرن باوەڕ دەکەی یا نا کەیفی خۆتە ماوەی نزیک چوار ساڵ کە لە ڕادوێی زەمانی شادا نوسیومە یەک جاریش ناوی ئەعلا حەزرەت ئەریا میهرم بەسەر قەڵەمدا نەهاتووە، هەمیشە خۆم لێ دزیوەتەوە، کاتێ قانوون لە چاپ درا، جیرانێکی ساواکی زۆر نازک و موحتەڕەمم هەبوو، تاجداری، کە بەسەر کاری بێگانەکان ڕادەگەیشت، وتی، لە پشتی بنووسە دیاری بۆ شەهبانوو، وا دەکەم جایزەی کتێبی ساڵت بدەنێ، گوتم، من کابرایەکی کوردی دەربەدەری کەسنەناس، ڕێم نەکەوێ بۆ شابان و دیاری بنێرم خۆم لەوەش دزیەوە لە ڕاستی لا نادەم جەعفەریان بۆ مەلا جەمیل و من زۆر باش بوو خوا جەزای خێری بداتەوە قوتبی کە مدیر عامل بوو چوو بووە کرماشان و کوردستان قولیدا بوو کارخانەیەکی ئامرازی مۆسیقای کوردی دامەزرێنن نامەیەکم بۆ جەعفەریان نووسی لە پانزە ڕووپەردا پوختەکەی ئەمە بوو ئێوە کە زمان لوسان پێتان دەڵێن کورد شاپەرستن و نیشتمانی ئێرانیان خۆش دەوێ فریوتان خواردووە هەموو کوردێک ڕقی زۆری لە ئێران و ئێرانیە بە دوور و درێژی زۆڵمی دەوڵەتانی لە سەفەوی ڕا تا ئەمڕۆم نووسی بووکە ئێستاش عمەر ناو لە تاران خۆی ناو دەنێ ئەمیر بابەکر دەبێتە باقر لە رادیۆ ئێمە کوردی دەڵین بەڵام کتێبە کوردیەکان لە عراقەوە بە قاچاغی وارد دەکرێن و ئەگەر ساواک بیان گرێواوەی لایە زۆر شەرمە بۆ دەوڵەتێ کە دەڵێ کوردیش لە خۆمانن ڕێگەی چاپ کردنی کوردی نەدا و عەرەب ڕێگە بدەن ئەگەر قوتبی پووڵی زوڕنا و دنبەگی دابا بە چاپخانەیەک و بمان گوتایە کێ کتێبی بە کوردی هەیە یان بۆی چاپ دەکەین و بە ئەقسات مەخارجی چاپەکەی بداتەوە یان لێی دەکڕین و چاپی دەکەین ساواکیش تەماشای کردبا ئەگەر دژی سیاسەتی شای تێدا بە لێی فڕێ بدا هەم کورد لێتان ڕازی دەبوو هەم پێویست نەبوو بە دزیەوە کوردی چاپکراو لە عراقەوە وارید کەین و لە ترسی ساواک وەی شێرن. جەعفەریان ئەو عەریزە دوور و درێژ و پازدە ڕووپەڕی دابوو بە قوتبی، قوتبی مەلا جەمیل و منی بانگ کردە ماڵە خۆی، قەولی دا کە ئەم کارە بکا و چاپخانەیەک تەرخان بکا بۆ کوردی چاپ کردن، بەڵام مەودا نەما تا بزانین دەیکا یان نا. هەرای دژی شاقەومە، جەعفەریان ئێعدام کرا، قوتبی هەڵات. لە ڕۆژانی ئاخر دا بوو، جەعفەریان لە ماڵە خۆی بوو. وتبوویان جارێ لە کار دوور بێ دەگەڵ مەلاجەمیل چوینە لای سولەیمانی کە مدیری برۆن مەرزی بوو لەوێ بوو بە تەنیا پێی وتم جعفریان تازە تەرجەمەی قانونی دیوە پێش هاتنت بە منی وت زۆر بەداخەوەم کە قەدری هەژارم نەزانیوە ئەو کاری ئەو کردوویە لە دەست کەس نایە ئەگەر لەوە بەولاوە بچمەوە سەرکار دەبێ وەک لازمە قەدری بزانم بووبووە تەزاهورات و هەر کەسە شا بمرێ شا بمرێ بووبووە بنێشتە خۆشکەی زاری خانمی مەسئولی پەژوهشی ئێران زەمین بانگی کردمە ژوورەکەی خۆی وتی هەژار دەڵێن تۆ لە شەڕی چریکی شارەزای ئەگەر شانەڕوا تۆ دەبێ ببیە سەردەستەمان بۆ شەڕی چریکی گوتم خانم فەرح بەخش ئەو ڕۆژە بە قەڵسی جوابی دامەوە بەڵام لە هەواڵین دەکەس کە دەریان کرد و گوتیان تاغوتیە یەکیان ئەو خانمە بوو ڕۆژێک هات وتی بەڵێ پەشیمانەکە منم و تازەش هیچم بۆ ناکرێ من کە قانوونم تەرجەمە کرد و چاپ کرا، بەر لە چاپ دەرچوونی، دکتۆر فەرەهوەشی لە ئینتیشارات نەما، دکتۆر عیرفانی ناوێکی تورکی ئازەربایجانی هاتە جێگای کە پاکنووسی قانوونەکەی کردبوو. یەک بەش لە دوو بەشی حەقی تالیفی درابوویە. لام وایە لەوە نانەجیبتر کەم هەبووە. گیەچەڵی تێهاڵاندم، پێشەکییەکم نووسیبوو، هەر چونکە ناوی کوردی بردبوو قبووڵی نەکرد. دەبوایە چل نوسخەم بداتێ پێی داگرتبوو کە پازدە نوسخە بدە کە دکتۆر فەرەهوەشی وتی دەبێت چل نوسخەم بدەنێ سیونوی دامێ گوتی تۆ پەڕپەر بردووەتە بۆ غەڵەتگیری دەکاتە نوسخەیەک ناچار ئەو نوسخەم بە پۆڵ لێکڕی وتم بڵێ با بۆم بەرنە ئەمیراباد گوتی ئاغا ئێمە ماشینمان نییە بیدەین بە تۆ بچۆ تاکسی بێنە چاونۆڕی تاکسی بووم دکتۆر سید جعفەری سەجادی هات بۆم گێڕاوە گەڕینەوە بە کارمەندێکی گوت کتێبەکانیان بۆ بردمە دوکانێک لە ئەمیراباد لە حیسابدا دیتم ئێرفانی دەیەوێ شتێکم لێ بدزێ هەرچۆنێک بوو خەڵاسیم هات جڵدی دووهەمیشم تەرجەمە کردبوو پاش دوو ڕۆژ ئێرفانی تەلەفۆنی کرد گوتی ئوستاد زۆر زوو جڵدی دووهەم بێنە تا چاپی بکەین گوتم جەناب تا تۆ ماوی نامەوێ بەقاڵێکی وەک تۆ ببینم کتێب ئاگر دەدەم و نامەوێت چاپکرێ هەر نەم دیتەوە تاگوتیان بە دەرمان خۆی کوشتووە هەراو کوشت و کوشتار و تەزاهورات لە تاراندا پەرەیسەند تەنانەت ڕۆژێک دەگەڵ زاگرۆسی کوڕم لە مەدانی 24واری ئیسفەند کەوتینە نێوان تەقەوە زۆر کەسم دیت لە بەرچاومان کوژران خۆمان خستە دوکانێکەوە کابرا دەرکەی داخست تا ئەهوەن بووەوە و دەرچوین شاڕای کرد حکوومەتی مەلایەن دامەزرا ڕۆژێک پیاوێکی ملباریک بە ناوی فەخرەدین ئەنوەرهات کە من ڕئیستانم کۆی کردینەوە و قسەی بۆ کردین لە پاش فتوحاتی ئیسلام جلدەبەرکردن و تەرزی خواردن و ژیان لە ئێرانیان فێربوون ئێستا چۆنەتەوێ باسی ئەبوو علی سینا ڕازی و زۆر لەو زانایانەی خزمەتی زۆریان بە ئیسلام و زمان و فەرهەنگی عرب کردووە تەنیا بڵێن مسلمان و نەوێرین بڵێن خەڵکی کوێ یان سەر بە کام نەژاد بوون گوتی نا بەو ئەندازەش ناڵێم لە پاشان لە هەر کەسەی پرسی کارت چییە دەبوایە کارەکەی دەگەڵ بەرنامەی تەلەفزیۆن پەیوەندی هەبێ کە لە منی پرسی وتم من لێرەدا سفرم فەرهەنگ دەنووسم عەرەبیم تەرجەمە کردووە کە هیچیان بۆ تەلەفزیۆن نابن دەفەرمووی بڕۆم گوتی نا تۆ هەر کاری خۆت بکە بەوەدا بیرم کەوتەوە کە زەمانی شا جارێک چووینە لای کە مودیری بەشی دووهەمی تەلەڤزیۆن بوو، لە پاش زۆر تاریف کردن لە خۆی، گوتی، دەبێ کاری هەر کەس بۆیە ببێ کە بکرێتە فلیم و نیشان بدرێ یان سیناریۆی لێ دروست بێ یان نازانم چی. کە لە منی پرسی کارت چیە گوتم، مەلایەک وەعزی دەدا، گوتی، گوێ بگرە من کوردم مەهابادیم بابم شافعی سنی بوو بۆ خۆم شیعە نیم سنیش نیم ناوم عەبدوڕەحمانە کە قاتڵی ئیمام علیش عەبدوڕەحمانی ناو بووە ئەوانم هەموو گوناهن لە نەزەری ئێوەدا نزیکەی شێ ساڵ لە عمرم بە خۆڕایی چووە دەفەرمی بڕۆم وتی کێ دەڵێ بڕۆ نەخێر کاری خۆت بکە هەرەو ڕۆژە چوو بوو گوتبووی دەبێ هەژار بکەنە کارمەندی ڕسمی بەرامبەر بە فەرمایشتی ئیمام دەزگایەک پێک دێ بۆ بڵاوکردنەوەی فەرهەنگی قەومییەتانی، ئێرانی، کورد، ئازەربایجانی، بەلووچ، عەرەب، تۆ مەجەلە کوردییەکە دەستەبەر بە. دکتۆر سدیق موفتیزادە و سدیق بۆرەکەیی بوونە هاوکارم. بڕیار درا مەجەلەیەک بە ناوی هیوا دەرکەین، بەڵام من چەند شەرتێکم هەبوو. پیاوێکی زل لە ئینقلابدا پێ ڕابگا، حەقی کورد لە مەجلیسی خوبرەگان بکرێتە قانوون و چەند جارێک لە ڕۆژنامە و تەلەفزیۆن ئیعلان بکرێ. سەید ئیبراهیمی ستوودە و چەند لاوێکی کوردی ڕیش تەنک لەوێ بوون، باسی مەجەللەی کوردی کرا، دەنگ لە دار و بەردەوە هات، لە من نەهات، ڕاستت دەوێ هەموویانم زۆر ناخۆش دەویست، کە هاتینە دەر، ئەنوەر گوتی، بۆ هیچ قسەت نەکرد؟ وتم، برا من کارم بە کاری کەسەوە نییە، خۆم بە تەنیایی هەرچییەکم بۆ بکرێ دەیکەم، نامەوێ کەس دەگەڵ مندا کار بکا، ئەوانەشم کە دیت من لام وایە هەر بۆ خۆ خۆشەویست کردن خۆ نیشان ئەدەن. لە ئیدارە کەوتمە تەرجەمەکردنی نووسراوەکانی شەریعەتی یەکەمیان چاپکرا نازانم لەکوێ دووهمیان چاپکرا سێهەمی دەبوو لە سروش چاپ بکرێ چوومەوە لای یەکێک لەو گەنجانەی کە ئەو ڕۆژە زۆر بە خوێن تاڵم هاتە بەرچاو بە ناوی ماجد ڕۆحانی دیتم خربزە بەڕنگ نییە نە هەر کەسێک خزمەت بەو ئیسلامە بکا و ڕیشی هات بێتەوە تەواو خراپ و منافقە ئەگەر خۆت پەسەندی دەکەی چاپی دەکەین. وتم، نا، تاقەتی ئەوەم نییە سبەینێ مەلایەکی سەر ویشک یەخەم بگرێ، ئەمە چییە؟ مەیخانە و پیری مغان و ڕەقس و یاری قەد باریک و باڵا بەرز و تەرزی تێدایە و هەمووی حەرامە. گوتیان، دیسان کوردی نازانین و کێ بۆت تەماشاکا؟ وتم، عەرەبیم هەیە، بیبە نیشانی مەلایانی بدە، ئەوسا ئەگەر قبووڵ کرا چاپی کەن. شەرحە عەرەبییەکەی زفنگیم بۆ هێنا. لامۆیان نیشانی بەهەشتی درابوو وتبووی ئەم دیوانە وەک دیوانی حافز دەچێ ئیمام حافزی بەلاوە پیاوی چاکە باشە چاپی بکەن پیاوهاق بڵێ ماجید زۆر لە خۆمی پێوە مادووتر بوو تا چاپ کرا و ئارەزووی چەند ساڵم پێکات بوومە ئاشنای ماڵی ماجید دەتوانم بڵێ ماڵی ئەخلاق بەرزن کە دە پێشدا هیچ چاوەنوەڕی نەبووم خەڵکی سنە ماڵی ئاوە ئەخلاق بەرز و کورد پەروەریان تێدا هەڵکەوێ برایانی ماجید هەموو پیاوی هەڵبژاردەن دایکی ژنێکی زۆر کەیخودایە و پیاو شەرمی لێیەکە باوکی بابە شێخی ڕۆحانی مەلایەکی زۆر زانایە چل ساڵە وەک سەربازێکی گومنام سەری لێداخستووە و حەولی داوە ناودارانی کورد لە تاریخیدا کۆکاتەوە و سفرێکی زۆر گەورەی پێکەوە ناوە ئەگەر گەلی کورد قەدری خزمەتکارانی خۆی بزانێ گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا دێنە کۆتایی بەشی نەوەتویەکی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا شەوێکی تر و لە بەشی نەوەت و دووی خوێندنەوەی ئەم کتێبەدا پێتان دەگەینەوە شەوتان شاد و بژین بە شادی و بەختەوەری.